گوێگرانی ئازیز و خۆشەویست جوانترین سڵاوتان لێبێت خۆشحاڵین بۆ ئەم شەویش لە بەشی پەنج و دوی خوێندنەوەی کتێوی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوە خزمەتتان فەرمونون لەگەڵماندا بن. ئاغای قیامی زۆر شەرمەزارت کردم پێی وتم نا کوڕم نا تۆ دۆستی بارزانیت لازم بوو بێم دکتۆر سلتان وەتەمیشی پتر لە دە جاران دەبن چنگی کوتام پێدەوتم دیسان بچۆ تەشەکوری لێ بکە بەو پیریە زەحمەتی کێشاوە کچێک کە لە ئاسایشگا دەمناسی و ناوی گالە بوو دەگەڵ خوشکی هاتبوون گوتم، تکایە تۆو خوشکت لە باتی من سوپاس لە قیامی بکەن، هەردووک چوون و قۆڵیان کردە قۆڵی، گوتیان، چونکە تۆ زەحمەتت کێشاوە ئێمە دەگەڵت دێینەوە ماڵێ. قیامی پێی گوتن، ئای، ئەگەر جەوانبام نەدەهاتن، مەمنوونتانم. ساکە ڕەشم دا دەستی لە فڵقەی پێکەنینی دا و یەکێکی تر لێی وەرگرت، هەر فڵق و هۆڕ بوو. وتم، خەبەر چییە؟ عەلیئۆف گوتی، تۆ ساکی خانمانت هێناوە. دکتۆر کەریم ئەییووبی پەیدا بوو. گوتم، بگەیە، وەریگرە و بیبەوە بۆ خانمەکەت تا ئابڕوومان بە یەکجاری نەچووە. سێ ڕۆژ لە لینینگراد بووم، پێشنیوەڕۆیەک لە مۆزەی، ئەرمیتاژم ڕابوارد کە بەڕاستی مانگێکی دەوێت تا هەمووی بەباشی ببینی بە سەدان تابلۆی وای تێدایە کە سرت لە کاری خوددا سڕدەمێنێ لەناو ئەوانەدا تابلۆیەک یوسفی نەجاڕی زەرباوکی مەسیح دارتاشی دەکا مەسیحی دە دوازدە ساڵە شەمێکی بۆ ڕاگرتووە چوومە مزگەوتی لینینگراد مزگەوتێکی زۆر جوان و خۆش و فراوانە پڕە لە مافوری جوان مەلایەکی ملەستور دەتگوت تەگەی دابەستەیە بە پیرمەوە هاتوو لە بەرخۆیەوە بە عربی مەلایانە دەیگوو شکر بۆ خودا نوێژکردن ئازادە. بە عەلیۆفی تەرجمانم گوت وا دیارە نوێژکردن لێرە ئازاد نییە چونکە مەلای ئێمە ئەم قسانە نازانن فێرکراوە بۆ میوانانی لاوەکی ئێمە بڵێ عەلیۆف گوتی، لام وایە ڕاستی بۆ چووی. قورئانێکی یەک پەڕین دیت مەلاکە ناوی عبدول باری بوو گوتی، ئەوە دیاری جەمیل ڕۆژ بەیانیە سەلامی لێ بکە تۆش کە چوویتەوە بەغدا ناوم لە مەجەلەی ئادابی ئیسلامیدا بنووسە ئەوی سەرنجی ڕاکێشام لە دەرکی ئاودەستەکان بە تورکی و بە خەتی عەرەبی نووسرابوو ژنانە پیاوانە نەمزانی بۆ ناکرێ ئاودەست بە ڕووسی بنووسرێ کام زیانی هەیە؟ لە پاش گەڕانەوەم بۆ بەغدا لە ماڵی مەلا مستەفا مامۆستا مەلا جەمیل ڕۆژ بەیانیم دیت چوومە دیدەنی کڵێسای یاکوبسکی گوروود کە گۆیەکی تێدا دێ و دەچێ حەرەکەتی زەمینت نیشان ئەدا چوومە دیدەنی خانووی پووشکین ئەڵمانی ناشرینیان کردبوو زۆر جێگەی جوانی ترم دیتن کە ئەڵمانان خراپیان کردبوون ئەڵمانم وەک عەرەبان هاتە بەرچاو کە دژی جوانی و هونەرن. چوومە ئۆپێرای حەوت پەیکەری شاعیر نیزامی، کە مۆسیقاری گەورەی ئازەری، قەراقەرەیۆف، کردوویەتێ ئۆپێرا. ڕووس بۆ گوێگرتن لە میوزیکی بەنرخ وەک سۆفیلکەی ئێمە، بۆ قورئان ببیستن وان. بە سرتە ویستم شتێک لە عەلییۆف پرسم، لە دە جێوە پتر، وشت، وشت، هەموو ئەمەیان دووبارە دەکردەوە. خۆ نەخوازە کە بیستی من مەم و زینم وەرگێڕاوەتە سەر سۆرانی، هەر تەواو کەیفی هات. ئۆربێلی لە زانا هەرە بەناوبانگەکانی ڕۆژەڵاتناسی شوورەوی بوو، بە دڵ و گیان عاشقی ئەحمەدی خانی و نیزامی گەنجەوی بوو، دەیانگوت لە ڕۆژێکدا ئۆربێلی ویستوویە دەربارەی نیزامی قسە بکا. کە بۆمبارانی شار کراوە بۆمبای ئەڵمانان و ساڵۆنەکە کەوتووە و بانەکە لایەکی ڕوخاوە دانیشتوان ویستویانە هەڵێن گوتوویە باسی نیزامیتان بۆ دەکەم ئێوە چۆنی بەجێ دێڵن هەموو گەڕاونەوە جێ خۆیان قەناتی کوردیۆف یەکێک لە مامۆستایانی ئامۆژگاکە بوو کە زۆر شاگردی کوردی خوێن و کورد نەژادی پێگەیاندون خانم سێدا ڕۆدینکۆ کە مەموزین و بەیتی شێخی سەنعان و چەند کتێبی تری بە شەرحی ڕوسیەوە لە چاپداوە لەوێ بوو دەگەڵیا بوومە ئاشنا ئەو خانمە لە دایکێکی ئەرمەنی و باوکێکی گورجی بوو کرمانجی وەک خەڵکی بۆتان و فارسی زۆر باش دەزانی خوایشتی کرد چەند ڕۆژێک بمێنم دیوانی شێخ سەنعانیەکەی دەگەڵ وەخوێنم کە خەتە مەلایانە زۆر ناخۆشەکەی بۆ ساغ نەدەبووەوە، نەم دەتوانی بمێنم، قەرارمان دا لە مۆسکۆ ڕا دەعوەتی لێ بکەم کە ئیجازە وەرگرێ و لە مۆسکۆ دەگەڵی بخوێنمەوە، دکتۆر کەریم ئەیوبیش هەر لەو ئامۆژگایە زمان شوناسی خوێندووە، ژنەکەشی ئیرا فارسی دەزانی، چوومەوە مۆسکۆ. ڕۆژێک ڤۆڵۆشین کە باسم کرد هاتە لام کە پرسیارم لێ بکا، سەڵماسی تەرجومانمان بوو، پرسی، ڕادیۆی یەریوان، من باشتری دەزانم وتی نەخێر نایزانی هەر دەستی بە ناو چاوانیەوە دەگرت و لە پڕ لە ڕانی خۆی دەدا و فیتەیەکی دەکێشا دەیگو ئەی بۆ بیرم نایەتەوە گوتم دەزانم تۆ منزورە زازایە ئەویش گوتی ئەرێ ئەرێ دیتەوە ڕاست دەکەی من وتم کاکی خۆم بەداخەوە بەهڵیان بردووی زازا کۆمەڵێکی کەمن عێراقی بە هەرچی سۆرانی نەبێ دەڵێن بادینی یان زازۆکی یان زازا من پرسیارم لەو کرد ڕۆژنامەی حزبی شوێ عراق چاپخانە ئێوەیە پوڵە دەنێ ڕۆژنامەی خەبات ڕۆژنامەی پارتی هەر بە خۆڕایی هەموو ڕۆژ دوو ئەوەندەی شیوعەکان لەسەر ئێوە لەسەر چینی کۆمۆنیست دەنووسێ و پێتان هەڵدەڵێ هەموو شەو ڕادیۆ مۆسکۆ لە ئیتحاد و شەعب نەقل دەکا بۆچی قەت باسی خەبات ناکەن بەمۆنیەکەوە لێی ڕوانیم وتی خەبات ئیبراخیم ئەخمێت نوری ئەخمیت تەخا پشت دەستی ڕادەوەشان یانی هەر باسی مەکە دانیشتم عریزەیەکی زۆر بە ئابووتابم بۆ لیژنەی مرکزی لە کرملین نووسی بە هزار و یەک دەلیل ئیسپاتم کردبوو کە ئەگەر رادیۆی مۆسکۆ بەرنامەی کوردی هەبێ چەند باشە و چەند بە قازانجی شوڕەوی تەواو دەبێ ئەمجار هەر کوردێکی دەرەوە هات با مۆسکۆ دەگەیمە سەری و داوانامەیەکم پێ دەنووسی و بە تەرجومەکراوی دەمنارد بەڵکو بەختە کوێت بگرێ و مۆسکۆ بە کوردی بەرنامە هەبێ دوو کەس هاتنە لام وتیان لە ئینسکلۆپیدیای شوڕەویدا ناوی هەژار وەک شاعری کورد و ناوی جگەر خوێن چاپکراوە لە گۆرانیشمان پرسیوە کە جگە لە خۆی کێ هەیە لە چاپی تازەدا کە هەر بەدە ساڵ جارێک چاپی تازە دەکرێتەوە بنووسرێ گوتوویە هەر من هەم گوتم ڕەنگە تێتان نەگەیشت بێ دەنا ئەو دەزانێت زۆر کەسی وامان هەیە نەخوازە نەماوەکان وەک خانی و جزێری و نالی و مەولەوی و زۆری تریش کە دەبوایە ڕووپەڕی ئەنسکلۆپیدیایان داگیر کردبا، من بۆتان دەنووسم. گوتیان زۆرمان پێ خۆشە. وامان دانا، وێکەوتم حەفتا و یەک شاعیر و نووسەری کوردم ڕیز کرد و دامنێ. دوای چەند ڕۆژ هاتنەوە لام گوتیان دکتۆر کەریم ئەیوبی دەڵێ ئەوانە معلوم نییە ڕاست بن دەلیلی ئەوێ وتم بەڵێ ڕاستەکە لە مۆسکۆ دەلیلی چی بێنمەوە دار هۆڕەی لە خۆی نەبێ ناقڵیشێ ئەویش چوو کەریم ئەیوبی تێزی دکتۆرای لەسەر شاعیر هەژار وەرگرت دیار بوو دەبواە لە شعرەکانم شایەت وەرگێ ڕۆژێک لە ئاسایشگا نامەیەکم بۆ هات دەڵێ برا پەروعا بەچی دەڵێن ئەوە کوردی کوێە نووسیم نازانم تۆ شعرێکم بۆ بنووسە کە ئەمەی تێدایە بیتەکە ئەمە بوو توتن و پەڕوو عتر و بۆن نووسیم برا تۆ مانای تڕ و بۆن لێدەوە ئەو دەم پەڕوعا ڕوون دەبێتەوە کەریم ئەیوبی بردمیە ئامۆژگای عەرەبی لە مۆسکۆ وتی، دەبێ لەوێ بە عەرەبی قسە بکەی، من وام گوتووە، خەجاڵەتم مەکە. مامۆستای هەرە گەورەی دەرسی عەرەبی سوڵتان ئۆف ناوێک بوو دەستی ناوە دەستمەوە و ئەخلەن و سەخلەن بە خێری هێنام. بۆ خاتری کەریم بە عەرەبی فەسیحی قورئانی نوتقێکی دوور و درێژم کرد، هەموو مامۆستا و شاگردەکان سەر دەجوڵێنن، پاش ماندووبوون باسم کرد تێریان لە چەپڵەدا ئەو جار بە کەریمیان گوت تکایە بۆمان بە ڕووسی تەرجەمەکە چونکە هیچی تێ نەدەگەیشتین کەریم دەڵێ جا منیش لە عەربی تێنەگەیشتوم ناچار لەسەر ڕا من بە کوردی و ئەو بە ڕووسی ملمان لە چەقەچەق نایەوە چوومە مۆزەی پیتری گەورە، کۆتەڵی پیتری گەورەم لە جوانترین شوێن لەسەر لێواری چەمی نیوا دیت، لە چەند جێ کۆتەڵی مەلەکە کاترینم دی کە زۆر بە حورمەت بە یادگار ماون. شیوعی خۆمانم دەهاتنە بەرچاو کە کێلی قەبری پیاوە گەورەکانی کوردیان دەشکاند. لە شووڕەویدا با بێینە سەر باسی تەرزی ژیان. ڕەنگە بە هەزاران کتێب و مەقالە لەسەر ژیان لە شوڕەویدا نووسرابێ کە نووسەرەکانیان پەیامنێری ڕۆژنامە جیهانەکانی محتەبەر یان زانا و دوڕناسی بەناوبانگ بوون لێرەدا من کە وەک لە بەسەرهاتی پێشوم تێگەیشتووی لە لێکدانەوە و زانینی مارکسیمدا وەک کوێر و کەڕی ناوزەماوەندم تۆ چەند لە گۆرانی و شعری ژاپۆنی دەگەی منیش لەو بارەوام و کۆڵێ تریش، بەڵام من وەک دیومە باسی دەکەم و ئەگەر خوار و خێچیشت تێدا دیت، بە لێ نەزانییەکەمی ببەخشە. من چیرۆکی خۆم دەنووسم، نە شیکردنەوەی مارکسیزم. چۆن لە عێراق و ئێران مەسەلەن ئۆتۆبۆسی ناوشاران ماڵی دەوڵەتە و پووڵی بڵیت بە دەوڵەت دەگا و شۆفێر و کارکەران سەری مانگ حقووق لە دەوڵەت وەرەگرن، لە شوڕەوی هەموو شت کراوەتە ماڵی دەوڵەت، بەهرەی کاری هەموو کەس بە دەوڵەت دەگا و هەموو کەس حقووق لە دەوڵەت وەردەگرێ، هەر کەس بە پێی کاری خۆی، هەیە مانگێ پێنج سەد ڕوبڵ، هەیشە مانگێ خوا دەزانێ چەند وەردەگرێ، واتە لە پەنجا دۆلارەوە تا نازانم چەند. کارم بەوە نییە کە زانایانی ئاتۆم و پایە بەرزەکانی عیلمی چییان دەدرایە، بەڵام نووسەری وا هەبوو ساڵێ ملیۆنێک ڕۆبڵی داهات بوو، چونکە جگە لەو پووڵەی دەوڵەت بۆ هەقی نووسینەکەی دەدا، نووسراوەکەی چەند جار لە چاپ بدرایەتەوە، نیوەی بۆ ئەو بوو. کەوابوو ئەگەر تەبەقەی دەوڵەمەندی زەمانی نیکۆڵا لەناو چووبوو، تەبەقەیەکی تر بە داهاتی زۆرەوە پەیدا بووبوو، بەڵام فەرقەکە لێرەدا بوو کەس هەرچەندی پووڵی هەبا، نەیئەتوانی خەڵکی دی بخاتە بەرکار و خۆی بە تەمبەڵی بەسەریان ڕابگا. کابرای کە زۆری پووڵ پێدەگەیشت هەر دەیتوانی ئەسپابی ناوماڵی زۆر بە نرخ بکڕێ، خۆش بخوا و خۆش ڕابوێرێ. دەوڵەت کە خۆی خاوەنی هەموو شتێکە، نرخی هەموو شتی دیاری کردووە. کارێک کراوە کە هەر پووڵێکی دەگەڕدایە، ڕاست بڕژێتە ناو داخلەی دەوڵەت. نرخی شتی زۆر پێداویستی ژیان وەک نان و پێخۆری کە لە ماڵ دروست بکرێ هەرزان و شتی زۆر ناپێداویست و دەوڵەمەندانە لەو پەڕی گرانیدا بوو. ماشینی مۆسکۆویچ کە لە بەغدا بە شانزە هەزار ڕوبڵ دەفرۆشرا، بۆ خەڵکی ناوخۆ پەنجا هەزار بوو. کاری بێ ماندووبوون هەرزان و کاری گران گران قیمەت بوو. بژیشک حەوت سەد و پەنجا، موهەندیسی وەرزێری هەزار و سەد، کارگەی کارامەی کارخانە دوو هەزار و سێ سەتی وەرئەگرت. کاری شاعیر و نووسەر و هونەرمەند و هونەرپیشەی تەئاتر و سینەما لە کارە زۆر بەنرخەکان بوو. وەک دەیانگوت، ئەندامانی حیزب لە خەڵکی ڕەمەکی زۆر خۆشتر دەژین، تەنانەت جۆکێک هەبوو کە لە قەتاردا دکتۆرێکی هاوڕێمان گێڕایەوە وتی، پۆلیس شەو بە کۆڵان و خەیاباندا دەگەڕان، هەر سەرخۆشێک تووش بوونایە دەیان ناردە گرتووخانە تا بەیانی، چەند کەسێکیان گرت و ناردیان، چوونە سەر یەکێکی کە لە بەفردا درێژ بووبوو، ئەفسەر بۆنی بە دەمیەوە کرد و گوتی، ڕەفیق بە تاکسی بەرنەوە ماڵی، چونکە بۆنی کۆنیاکی گرانی لێ دەهات. ڕادوێی چەند مەوج بە دوو هەزار و پێنج سەد تا سێ هەزار بوو، یانی کرێی چوار مانگی بژیشکێک. ڕادیۆی یەک مەوج هەبوو کە هەر مۆسکۆی وەردەگرت بە بیست و پێنج ڕوبڵ کە دەیکردە هەقی بوتڵێک وتکە. ئەندازەت فڵانت باشە پاش حوت مانگ وەرەوە ئەویش دەیگو کاکە ئەوە زستانە سەرمامە چۆن حەومانگی تر خەیاتەکە دەیگوت ببەخشە من هەموو شت بە نۆرەی خۆی ئەوەندەت خەڵک لە پێشەوەیە کابرا دەیگوت دایکت چاک بابت چاک فکرێک چارێک وەک تۆ دڵی قەل گووم ناگەێن نەبەهار خەیات دەیگوت ها لەبەر خاتری تۆ دەبێت لە ماڵەوە بۆت بدورم سایەق تەکسی وتی، پیاوی پوڵدار نەبێ سواری تەکسی نابێ، حسابی تاکسیش لەسەر میتراژە، پێم دەڵێن لە سەرمان ڕاوەستە، نیو سەعات سەعاتێک، ئەوسا بەخششێکی باشم دەدەنێ. ساڵماسی لێی پرسی ئەگەر تاکسیەکەت شتێکی شکا چ دەکەی؟ ئەویش وتی، ئەگەر تاکسیەکەم شکا دەچم لە ئیدارە دەینوسم نمرەو تاریخێکم دەدەنێ ئەوجار خۆم دەچم چاکی دەکەمەوە لەسەر حیسابی خۆم چونکە لەوانەیە لە ئیدارەکە دوو مانگ مەحتەلم کەن ئەوان بۆ خۆیان پوڵی چاک کردنەوەی لەسەر دەوڵەت حیساب دەکەن و دەیخۆن منیش کارم پەکی ناکەوێ. گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا هاتینە کۆتایی بەشی پ دوی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر پێتان دەگەینەوە